نوری نەمر ئامۆژگاری چاک هەرگیز پێغەمبەران لە کاتی بەجێهێنانی کاری تەبلیغ و بانگەوازدا خۆیان دووچاری مەرایی ناکەن بەڵکو بە حیکمەت و ئامۆژگاری چاک لە خەڵکی نزیک دەبنەوە قورآانی پیرۆز ڕوو لە پێغەمبەری خوا دەکات و دەفەرموێ حیکمەتی شتان و نهێنیەکانی بەدیهێنانیان بە شێوازێکی نەرم و دڵنیایی بەخش بۆ ڕوونکەرەوە واتە بەبێ ئەوەی هەستیان بریندار بکەیت هەردەم لە هەوڵی تێرکردنی دڵ و عقلیاندا بە پێغەمبەران ڕێگەی دەمەدەمێ و مشتومەڕ ناگرنەبەر و هیچ بایەخێکیش بە شێوازی فەلسەفی نادە چونکە نە لە ڕابردوو نە لە ئێستادا بە پەیڕەوکردنی ئەم ڕێگایە نەتوانراوە بەدەر لە چەند کاڵفامێک کە پیشەیان ئەوەیە هیچ شتێک بە هیچ کەسێک بگەیەنرێت. خوای گەورەش ویستی لەسەر نەبووە سەرقاڵیان بکات بە کارێکی وا بێهودەوە، هەر بۆیە ئەرکەکەیان خۆی لەوەدا دەبینێتەوە کە بە حیکمەت و ئامۆژگاری چاک بانگەواز بکەن. مرۆڤ تەنها عەقڵ و زیهن نییە، بەڵکو دڵ و ڕۆح و سڕ و خەفی و ئەخفیشی هەیە، هەر یەکێکیش لەمانە پێویستی بە تێرکردنە. ئیدی پێغەمبەران بە رەچاوکردنی کۆی ئەم لایەنانە پەیامەکانیان دەگەیەنن و دڵنیایی و قەناعەت دەبەخشنە سەرجەم هەست و نەستەکانی مرۆڤ. جا سەرەنجامی وەها تەبلیغێک کە هیچ لایەن و تایبەتمەندیی مرۆڤی تێدا فەرامۆش ناکرێت، توانەوەی شەختە سەهۆڵی گومانەکانی بەرامبەر و گەیشتنە بە پلەی یەکبوون لە ئیماندا کە ئەمەش چەقی بوونی مرۆڤە. ئەوانەی لە بازنەی دەرسی پێغەمبەراندا پێدەگەن، دەبنە خاوەنی یەقینێکی تەواو جیاواز. لە پاڵ ئەو چاوانەیاندا کە تەماشای ئەم جیهانەی پێدەکەن، پێڵوی چاوەکانی دڵیشیان دەکرێتەوە و شتانێک کە بەلای کەسانی ترەوە نەزانراون بۆ ئەمانە ئاشکرا دەبن. ئەگەر سەرانسەری دنیاش پڕ بێت لە گومان و ختورە، لەوانەیە ئەمان تەنها بە بزەیەکی گاڵتەئامێزەوە بەلایدا گوزەر بکەن. بەڵێ! هیچ مێش و مەگەزێکی گومان ناتوانێ بەسەر شانەی مەعریفەتی ئەوانەوە بنیشێتەوە پەروەردیگاری خاوەن توانست و زانستی ڕەهاش هەر مەعریفەتێکیان دەکات بە هەزار و بەرەکەت دەخاتە زانیاریەکانیانەوە و ئەو شتانەشیان فێر دەکا کە پێشتر نەیان زانیوە سروەی ئەو ئیلهامانەی لە ئاسمانەوە شنەیان دێ وەک بڵێی دڵی ئەوان دەکاتە ئاسمان و کاتێکیش کار بەوە دەکەن کە دەیزانن خۆیان لەسەر پشتی الکەلیمە الطەیبەوە دەبیننەوە و بەرەو ئاسۆ بەرزەکانی ئاسمان بەرز دەبنەوە تەنانەت لە نێوانیاندا کەسانێکی وەک ئیمامی عالی ڕەزای خوای لەسەر بێ هەڵدەکەوێت کە فەرموویەتی ئەگەر پەردەش لابدرێت من یەقینم هیچ زیاد ناکات واتە ئەگەر پەردەی غەیبیش لابدرێت و هەموو ئەو شتانە ببینم کە لە دوا قۆناغدا دەیبینم، وا نازانم بگەمە ئاسۆیەکی مەعریفی باڵاتر لەوەی کە ئێستا ئیمانم پێیەتی، چونکە دڵنیام کە لە ترۆپکی ئیمان بە غەیبدام. ئەم قسەیە لە لای کەسێکی وەک حەزرەتی عەلی، قسەیەکە لە مەقامی باسکردنی نیعمەتدا وتراوە. ئەوەتا پێغەمبەری خوا درودی خوای لێ بێ ڕایگەیاندووە کە بە تەقدیری خوای گەورە حەزرەتی عەلی دەبێتە باوکی هەموو ئەو ئەولیایانەی کە تا ڕۆژی قیامەت دێن چونکە لە پەنای خۆیدا پەروەردەی کرد و باشترین و جوانترین و شۆخترین ئافرەت و گوڵی باخچەی پێغەمبەرایەتی حەزرەتی فاتیمەی دایکمانی لێمارە کرد کە لە حۆریەکانی بەهەشت جوانتر بوو لەو هاوسەرگیریە پیرۆزەشەوە هەردوو ڕێحانەکەی بەهەشت حەزرەتی حەسەن و حوسەین هاتنە دنیاوە و سەرجەم قوتب و ئەولیاکانیش هەر لەم وەچەیەوە هاتوون. جا هەر وەک ئەوەی حەزرەتی عەلی بەم شێوەیە بوو، نزیکەی دانە دانەی ئاڵقەکانی ئەو زنجیرە زێڕینەش کە لەوەوە بەردەوام بوو، هەر یەکەیان بۆ خۆی پاڵەوانێک بوو لە نوێنەرایەتی کردن و پەیکەڵ کردنی ئەم شعورەدا. بەڵێ ئەم شعورە لەو کەسانەدا شکۆفە دەکا کە لە دەرەنجامی ئیمان و ئیسلامەوە گەیشتوونەتە ڕازی ئیحسان. ئینتۆیشنیان لێناوە لە ویژدانی مرۆڤدا کارا بوو، ئیتر جیهانی دەرەوە بێدەنگ دەبێ و زایەڵەی هەستەکانی ناوەوە سەر تاپای کیانی مرۆڤ دەتەنن و ڕۆح دەبووژێتەوە، چونکە ئەو کات سوڵتانی مەعریفەت لەسەر تەختی دەروون گیرساوەتەوە، ئیتر دوای ئەمە چ پێویست دەکات لە دەرەوە بۆی بگەڕێیت؟ بەڵێ، ئەو پێغەمبەرە ئازیزەی کە قوتابی و شاگردەکانی بۆ ئەم ئاستە بەرز کردەوە، هەمیشە و هەردەم، ئەو شتانەتان فێر دەکات کە هەرگیز خۆتان نەتان دەزانی. لام وایە لێرەدا پێویست بە درێژەی زیاتر ناکات، چونکە چەند نمونەیەکمان هێنایەوە لە بارەی مەودای بایەخی پێغەمبەری ئازیزمان و هەستیاری لەم لایەنەوە، بەڵام ئەگەر بمانەوێ بابەتەکە لە دوو سێ ڕستەدا کورت بکەینەوە ئەوا دەڵێین، بەڕاستی پێغەمبەر درودی خوای لێ بێ هەموو کەسێکی بە گوێرەی حاڵ و ئاست و بە لەبەرچاوگرتنی عەقڵ و دڵ و ویژدانی بێ زیاد و کەم دەدوان هەموو ئەمانەشی بە شێوازێکی دانایانەی ئەو تۆ پەیڕەو دەکرد کە ئەگەر ئەو کەسە کۆڕەکەی بەجێ بهێشتایە بە دڵێکی ئاسوودەوە دەڕۆیشت و ئیمانی دەهێنا تەنانەت کەسانێکی هاوشێوەی وەلیدی کوڕی مغیرە و عوتبەی کوڕی ڕەبیعە وێڕای داننانیان بەوەی کە قسەکانی پێغەمبەری خوا حەقە کەچی غرور و خۆ بەزل زانینیان بوونە ڕێگر و مەحکومی زیندانی بێ ئیمانی کردن هەندێکیشیان بوونە قوربانی دەستی ترس و لە ئینکاریدا مانەوە لە ڕاستیدا هۆکاری هەموو ئەمانەش دەگەڕێتەوە بۆ کەم و کورتی و ناتەواوی ئەوانەی لە دۆخی وەرگردا بوون جاری واش دەبوو کەسانێکی وەک ئاشای شاعیر سەرڕای قبولکردنی هەموو شتێک کەچی نەیان دەتوانی دەستبەرداری نەریتە خوپێگرتوەکانیان ببن و لێی دووربکەونەوە بۆیە داوای مۆڵەتیان دەکرد. جا ئەگەر ئەم کەسانە بەر لەوەی هیدایەتیان وەرگرتبێت مردبێتن ئەوا ئەو کات دەبێت لە ڕوانگەی سەبقەتی قەزا و قەدەرەوە بۆ ئەم مەسەلەیە بڕوانین لە کۆی هەموو ئەمانەشدا کەم و کورتیەک نییە بگەڕێتەوە بۆ پێغەمبەری خوا و ناشبێت بانگەواز بۆ تەوحید سەرجەم پێغەمبەران هەڵساوم بە بانگکردنی گەلەکانیان بۆ یەکتا پەرستی خوای تاک و تەنیا ئەوەتا قورآانی پیرۆز کاتێک باسی بانگەوازی پێغەمبەران دەکات جەخت لەسەر ئەم خاڵە دەکاتەوە و دەفەرموێ لەسەر هەمان خاڵ و بانگەوازکردنیان بۆ هەمان هەقیقەت، هیچ گومان و دوودڵییەک ناهێڵێتەوە کە ئەوانە بانگەشە بۆ فکرێک یان هزرێکی تایبەت بە خۆیان ناکەن، بەڵکو بانگخواز و گەیێنەری ئەو پەیامانەن کە لەلایەن پەروەردگاریانەوە پێیان گەیشتووە، چونکە ناچێتە عەقڵەوە کەسانێک توانا و لێهاتنی جیاوازیان هەبێت و لە سەردەمی جیاواز و جێگەی جیاوازدا ژیابن، کەچی ئا بەم چەشنە لە بابەتێکدا کۆک و یەکڕا بن. خۆ ئەگەر تەماشای هەر قوتابخانەیەکی فەلسەفی یاخود ڕێچکەیەکی فکری بکەین، دەبینین تەنانەت لە مەسەلە زۆر بچووک و لاوەکییەکانیشدا ناکۆکی زۆر لە نێوان لایەنگرانی هەمان ڕێبازدا بوونی هەیە، ئەگەرچی لە هەمان سەردەمیشدا بن. بوونی جیاوازی لە بزافە فیکرییەکانی مرۆڤدا و یەکدەنگیش لەو کۆڕێسا ئیلاهییەی کە پێغەمبەران هێناویانە، بەڵگەیە لەسەر ئەوەی کە یەکەمیان لە هەوەس و ئارەزووی مرۆڤەوە سەرچاوەی گرتووە و دووەمیشیان هەڵقوڵاوی کانگای وەحی و هیدایەتە. بەڵێ، کۆدەنگی پێغەمبەران عەلەیه السلام لەسەر حەقیقەتی تەوحید یەکێکە لە تایبەتمەندییەکانی مەقامی پێغەمبەرایەتی، هەر بۆیە پێغەمبەری خوا دەفەرموێ. افضل ما قلت انا والنبیون من قبلی لا اله الا الله وحده لا شریک له. باشترین شتێک کە من و پێغەمبەرانی پێش منیش وتویانە بریتیە لە. لا إله إلا الله وحده لا شريك له نوري نمر